سڵاوتان لەوێت بابەتی و جەرەمەن لەسەر ئەو ڕووداوە سیاسانێکەوە لە کوردستان ڕوەدان سۆمە بتوانین بە دیوێکی تر تەماشا بکەنێ سوودی لێ بین ئێمە زۆر زۆر شارستانیمان بینی زۆر نەتەوەمان بینی زۆر ئیمپراتۆرمان بینی لە ڕابردووە تا ئێستا هاتوڕۆی بوونی نما هاتە لە کتێبە ئاسمانەکان باسەکە لە کتێبە مێژوەکان باسەکە و دەلیلی زیندوو هەیەکەوە شارستانتە لە دو بە زمایە ئەوانە هەموو هۆکاری ئەوە نەکەوە کاتێک کە ستمی سیاسی لە وڵاتە سیاسی کار هەیە سیاسی گۆشە نیگا هەیە کەسی سیاسی ئەگەر سیاسی بکاتن سیاست بکە بە هیچ شێوێک پابندی بە هیچ شێوێک بە هیچ شێوێک ناسە ژێر باری سیستەمی حزبیەوەکەوە بتوانێت سروشی سیاسەکەی پێلاک بکە کە سابەتی پێ بکات پارە پێ پەیدا بکە دەسەڵات پێ فراوان بکە بە هیچ شێک ناسە ژێرباری ئەو ئەو حزبەیەوە کە کەسی سیاسیە زانین چی کەسی سیاسە و کەسەیە کە ئەتوانێ ڕۆل ببینی وەکو نێردراوێک نێنەر ناوکو نێردراوێک لەسەر جیرفانی خۆی ئەتوانێت سرجەم ئەو کێشانێکەوە پابندن بە نوخبە سیاسەکە یان پێویستن بەوی یان نزیکە لەوی دێ ئیش لە سەرەکەتن بە لە ڕێی ناساندن و بە ناساندنی دەرەوە داوای دەستی هاوکاریکە لە ڕگای دوپلۆماسیەوە کێشەکان چارەسەرەکەت ئەگەر پێشی چارەسەر نەکرێت ڕاوێشکاریە کە بە کۆمەڵە کەسانێکی ژیر بەهێز ئازا بەو سێ کەسە دێ گفتوگۆی لەسەکە دێ پرۆتۆکۆلەکە دێ پرۆژە دانێ کێشەکان چارەسەرەکەت بەڵام سیاسی کار سیاسیەکە دێ پارە پیداکە لە ڕێ سیاستەوە هێزی دەسەڵاتی لە لە گوندێکە زعیفە کەسێک لێ دۆزیتەوە پارا دەتێ و دەسەڵاتی لێ فراوانەکە هێزی دەسەڵاتی لە شوێنێک نییە دووبارە کەسێکە دۆزیتەوە لە شوێنە قیتێکەتەوە پارەی دەتێ و دەسەڵاتی فراوانەکە بە هەمان شێوە پێدا دەتنە سنووری بازنەی خۆی لە ڕووی سیاسی کارۆ فراوانترەکە ئەمە ئەمە ئەمە باوە لە عێراق ئەمە باوە لە ڕۆحتی ناوڕاست کوردستان لە ڕۆحت ناوەست ئەم ستەمە باوە کەسیشتمان پێڵێن سیاسی گۆشەنیگە سیاسی گۆشەنیگە زۆر سەیران وەکوەوەی وایە بەردەوام بیرەکەتەوە چەند چەند ڤێلای هەبێ چەند خانووی هەبێ چەند فڕۆکەی هەبێ چەند دوکانی هەبێ چەند نادی شەوانەی هەبێ ینی بە بەردامی بیرەکە تو دادنیشی داغە لێدەتن ئەوێ لە ڕێگای گۆشە نیگا گۆشە نیگا و گۆشتێکەوە بیر لێکە تۆ ئاراستە چاوێتی و عقلی لەلایشکەیە ئەوێ کە هەر بەیانەکەی هەستاوە تەماشەکە دێ مەودا دروست بکێ مەودا چکە مەودا زۆر زەحمەت دروست بکێ ها لەو زۆرە وڵاتان بتێ مەودا دروستکەی دروستبوونی مەودا زۆر زۆر ئاستەمە چکە کاتێک کە لە بەغدا یا مەسەرن لە بەسرە یان لە هەر شارێکی تر هات لە ڕێی شەقامەوە داوای مافی خۆی کرد داوای لێپێچینەوەی کرد لە دەسەڵات داوای لێپێچینەوەی کرد لە یاسا یاسا ڕەدی داوە یان یاسا دەست پێشخەر بوو یان کەسایەتی سیاسی دەست پێشخەر بوو ئیدی ئەو مەودایە وردە وردە فراوانە بێتن و هەموو شارەکانەگرێتەوە ئێمەی کورد بە تایبەتی لە بەشی باشوور یان لە بەشی باکووریان لە بەشی ڕۆژەڵات ڕۆژاوە ئێمە لێ لە باشوور مەودان نییە لە ڕۆژات مەودا هەیە یعنی لە مەهابات خۆپشاندان نەکرێت مەسەن لە جوانڕۆ دەنگ بەرزە بوو لە جوانڕۆ دەنگ بەرزە بۆ مەسەن لە لە سنا دەنگ بەرزە بوو دووبارە ئەنی ستەمی عشاعری لەو ناسە ڕۆلی نەبوو تەنها ستەمی کەسایەتی تاچ کورد بەنای ناسنامە مەودای دروستکرد بوو مەودا مەودای دروست کردووە چۆن ئەڵێ مستەرن ئەو پەرێزە بەرهەمی خۆرسقی هەیەکەوە بەرهەمی زۆر زۆر چاکە ئەگە بارانیش کەم بیتن مەودای دروست کردو ئەو مەودای لە کوردستان بوونی نیە بە هیچ نەوعاچی بۆ دیناری بتەوێت کارزمایکی سیاسی دروستکە کەسێک بێ ڕۆڵی هەبێتن وڵات لە بۆ ڕێوبەت کێشەکان چارەسەرکە یعنی ئەو ئۆپسۆنی کە ئێستا هەیە ئەو ئۆپسۆنی ئێمە لێرانە کە دەێم خۆم بەناو خۆم قساکە ئێمە بێت دەرفەتەکان بقۆزینەوە نی سوود لە شۆڕش ببینی ئەو شۆڕشەکە کراوە ناتون شۆڕش بکە بیز ناشی دەوێت و ئەمریکایەک لە پشتا ئەوروپایەک لە پشتا ئێمە دەبی بین دەرفەت بقۆزینەوە بین بە شێوێکی دیپلۆماس بە شێوێکی ئاشتیانە داوا بکەین شێشەکان چارەسەر بکرێت ستەمی سیاسەکە گۆڕانکاری کریپتە ستەمی سیاسی مەدەنی عقلەتی تازیر بازرگان بکرێت و عقلەتیشی پارەی نوێ بازنەی سیاسی ئەو وڵاتە بتە بازنێکی کراوە هەموو نەوانەت هەموو هەموو زۆرە مرۆڤێک و نەتەوەیەک و ئاینێک بەشداری سیاستەکە بکە ئابووریەکی کراوەیە بێت مافی کۆپی ڕایت هەبێت ئەو کەسێکەوە و بەرهێنانەکەت لە پارەی نوێە ئەبێ یاساش لە بۆدامدرێن نابێت داخلی دیوی یاسای ئەو وڵاتە بکات پێشێک لە بەرژەوەنی خۆی بەکاربێ ئەم ئەوە مەودای ئەوێت کاتی ئەوێت و لە هەمان کاژە هەبوونی ئەو جەهالەتەکە لە کوردستان هەیە بە بارستای سێمەتر ئیمەم تەماشاکەمە لە ئاز ئەفغانستانی یعنی تەماشاکەین لە بازارێکی ئاوا کراوە لە ڕووی بیرکی نۆژمن ئەوە لە ئاسی ئەفغانستان بینێ لە ڕوو جولی بەرگەوەیان لە ڕووی خواردنەوە لە ڕووی کللتور و زانستەوە تەمان زۆ زۆر خەتەرناکە بەشێ هۆکارەکەشی هەمووی ئەوەیە کەسی سیاسی ڕولی نەبووە بۆ نمونە ئێستا کوردستانی ڕۆژهڵات لە بەرز ئەمریکا باخی پێدا ئەوروپا باخی پێدا ئێران لێ دەرسێت دەبێت پاشەخانێکی مێژووی سیاسیان هەبووە لە وڵاتەوی بەنای قازی بووە قازی دوو ڕۆلیا بووە ڕۆلی دادگەری ڕۆلی ئاوادانکردنەوەی سیاسی بوو دادگەریەکە یاسای تەجێکردە کەسێکی دادگەر بووە لە هەموو ڕوویکەوە و لە ڕوو سیاسیەوە دیسانە ئاوادانی کرد خۆی سیاست چی سیاست توانی چەمگێکە بەکاربیی خۆش لێ ئەو شارە دابی بکەین وڵاتەکە بەرەو پێش بێ سیستەمەکە دەبیتن پلانەکە دەبی پلانێکی 50 ساێ سی ساێ چ ساریات بیت ئەو وڵاتە بەر و ئاراستێک بکارستەکە نەوەیەکی نوێ بتوان ڕۆڵ هەبینیت سۆکو بە وەکو ئەوروپا سیستەمەکیان هەیە لە لە پەرلەمان ماوەکانی تەماشام کردی پرسیاران نەکرد ئایان وت ئەتەوێ بەس بەرەو چە ئاراستەی بووە یعنی کەسە خەڵکە جوابی دایانە ویست ئەمانەوەی نەوەی من کە مناڵە مناڵێش لە زەوازی نێسە نە ڕایق نەبووە ئایون نەوەی من ئەمەوێ لە داهاتوو بەشێک بێ لە وڵاتە ئەو ئاوا ئاوا ئاوا فراوان بکرێتنە وڵات بۆیە هەر کاتێک هەر کاتێک سیاسی گۆشە نیگا گۆشەکە لە وڵاتە ڕۆلی هەبوو تۆ ناتوانێت سیستەمی سیاسەکە تەندروست بیت بەرداوامی مەدان دروست نابی بتوانێت ڕۆلیە بێتن گۆڕانکاری لە ناوە خۆ بکات ئەگە بشکرێت کاتی ئەوە کوژانە سەر وایە حەبەتی لە خۆت سا دەبیتەوە شەو شاد